پێی ناخۆش نیە ئێستا بەوە مەشهورە و تەواو لەقەب ئەوە عیبێکی حسیە لەقەبێکی حسیە هەست پێکراوە کە فەقیرە شەرە یا فلانە کەس بۆ نمونە ڕەشپێستە بەڵام مەبەست تێیدا کە تۆ بەو ناو بەو لە قەبە بانجی دەکەی ئەگەر مەبەستت عیبدارکردنی نەبێ و ئەویش پێی ناخۆش نەبێ قەینا بەڵام لەوە خراپتر ئەلقابی معنەوی لە قەبی معنەوی چییە؟ بێی لەقەبێک بۆ مسوڵمانێک دانێی کە تێیدا نییە و زوڵمی لێ بکەیت ئەمەش تاوانێکی زۆر گەورەی بەڕێزەکانم کۆمەڵێک نمونە لەسەر ئەوە کە ئەهلی باتڵ کەسانی ناحەق لەقەبی ناشیرن بۆ ئەهلی سنە دادەنێن بابزانین چی ئەوانەی کە توندڕەو و تەکفیری و خوێنڕێژن چی بە ئەهلی سوننە دەڵێن ئەوانە مرجئەن مرجئەن لەوانەیە زۆربەتان نەزانن مرجئە چییە بەڵام خۆیان تەکفیریەکان چاک دەزانن یعنی چی و کە بە زوڵم ئەو بهتانە دەکەن ئاەتەکەی خی گەورە شمولیان دەکا وەلا تەنابەزوو بالەلقاب ئەوەی کە تەواو شلڕەوە کە تەواو دەستی شل کردووە لە قورآن و سنت و تەوحید دەیانبینین لەسەر کەناڵە ئاسمانیەکان بە ئەهلی سونە بە سەلەفیەکان دەڵێن بابە ئەمانە و داعش یەک شتن خۆشی دەزانێت درۆ دەکات سوێن بەخوا خۆشی دەزانێت درۆ دەکات دەزانێت بهتانە بۆ ئەهلی سونە دەیکا وحید لەو گۆڕەپانی کوردستانەدا و لە عالم بەگشتی کە مەوقفێکی ثابت و مەوقفێکی جێگیری هەبووە ئەمڕۆ و دوێنێ و پێرێ و دە ساڵ پێش ئێستا و بیست ساڵ پێش ئێستاش تەنها سەلەفیەکانن لە قەدیمەوە تومانە ئەو ئاژاوە جێڕیە ئەو فیتنە جێڕیە ئەو کاولکاریە ئەو خوێن ڕێژیە بە ناوی جیهاد و بە ناویچی ئەمە ڕەوانیە و لە دینی ئیسلامدانە نووسرا و کتابمان هەیە پازدە ساڵ پێش ئێستا نەک ئەمڕۆ بەهۆی مناسبەیەکەوە قسە بکەین لە کاتێکدا خەڵکانێک خوێنڕێژیان بە حەڵاڵ دەزانی ئێمە دەمانوت کارێکی غەڵەتە و لە دینی خوادا نییە ئستا ئەمڕۆ ئەو دێ و بە تۆ دەڵێ ئەمانە لەگەڵ داعش وەکو یەکن خۆی هەندێک جار مەوسیمە بازارە ئەو بازارە کە هاتە ئاراوە هەر کەسە دەڵێ بە ئەسپی خۆمی تیادا تاودەم ڕۆژمە با من بێم ئەو تۆمەت بارکەم و ئەو تۆمەت بارکەم دەبینی هەمویان ئەوانەی کە کەسانی پوچەڵ و کەسانی ناحەقن سەر بەرز دەکەنەوە ئەو دێ تۆمەتبارت دەکا ئەو دێ قسەت پێ دەڵێ بەس ئینسان پێغەمبەری خوا دەفەرمێ اذا لم تستحی فاصنع ما شئت ئینسان کە حەیای نەبوو چی دەڵێ با بیڵێ و چی دەکا با بیکە ئێ تۆ پەرێزەکەی خۆت زۆر پیسە پاک نییە تۆ دەی بە ئەهلی سنە و بە سەلەفەکان دەڵێ ئەمانە وەکو داعشن داعشی دووەمن داعش کوڕی ئەوانە و لەوانە لەدایک بووە ئەی باشە چۆن خەڵک بە تۆ بڵێ ڕاست دەکەی نوسراو زۆر و زەبەندە وتاری جومعە زۆرە کەناڵێکی ئاسمانی بەردەوام تەکفیری و خوێن ڕێژەکان سەری ئەوان دەکوتینی سەری ئێوەش دەکوتین چکە باڵێکن لەوان ئێستا تۆ دی ئێمە تۆمەتبار دەکەی بابا ئەمانە داعشن بەخوا لەکوێ بای بێ لەوێ شەنە دەکەن بەڵام باەکە تۆزێ بە قووەتر لە هەرێمەوە هات نەک لەولاوە بێ دەنا دەمان بینی خەڵکانێک لەکوێ دەبوون ئێستا تۆ دێی ئەهلی سوننە تۆمەتبار دەکەیت و داعشن و نازانم چینە و کاکە وریابن ئەمانە قومبولەیەکی مەوقوتەنە لە کەناڵە ئاسمانیەکان دەردەچن سەلەفیەکان قومبولەیەکی تەوقیت کراون ئەمڕۆ یاسپێنێ دەتەقنەوە کە بتەقینەوە بۆ گیانی کەسانی پوچەڵی مبتدعی وەکو تۆ دەتەقینەوە کە پێت دەڵێین ناحەقی کە پێت دەڵێین تۆ لەسەر دینەکەی تۆ دینێکی حەق نییە ئەمە ئێمە ئەم قوبمەلەیە نین کە خوێن ڕێژی لە وڵاتدا دروستکەین ئاژاوە و فیتنە لە وڵاتدا دروستکەین ئابدەن لەگەڵ میلەتی خۆمانین لە خزمەتی ئەو میلەتەداین لە دینی خوا حاڵیان کەین و خوا بپەرستن شوێن پێغمبەری خواکەون علی ساسەلام مەرامێکی کورسی و دەسەڵات و منسەبمان بە خەڵک نییە بچینە سەرشانیان بەرزبینەوە بگەینە وەزارەت و دەسەڵات و پەرلەمان ئەبدەن کەواتە درۆیە بوهتانە کە بە ئەهلی سوننە بوترێ لەقەبی لێ بندرێ ئەمانە قومبلەیەکی موەقەتن ئەمڕۆیا بایانی دەتەقنەوە دەمێکە ئەو تەقینەوەی کە تۆ لێی دەترسی دەمێکە تەقیوەتەوە دەمێکە کەسانی وەکو تۆ ڕیسوا کراوە بە خەڵکمان ناساندون کە ئێوە بای چەندن قیمەتتان چییە خەمی ئەوەت نەبێ بەردەوام دەبین لەوە ان شاء الله تا ڕۆژی قیامەت ئێ کابرا لە منی وەرگرە وات پێ دەڵێم. نە بابە ئەمانە مەدخەلین. تۆ مێزەرێکی سپیت لەسەر بێ، جبەیەکی مەلایەتیت لەبەر بێ، خۆت بە پیاوێکی گەورە بزانی درۆش بکەی؟ ئێ وەڵڵاهی عەیبە، ئەوە تۆ فاسقی خەبەر لە فاسق وەرناگیرێت. ان جاءکم فاسق بنبأ فتبینوا درۆکردن پیشەی مسوڵمان نییە، چ جای پیشەی بانگخواز و مامۆستای ئایینی بێ پەنا بەخوای گەورە.